ئایا مردوو حەج و عمرەی نەکردبێ بۆی ئەکرێت ئەگەر وەسیەتی نەکردبێ بەڵێ هەر بۆی دەکرێت چونکە لەسەری واجبە کە مردبێت حەج عمرەی بۆ دەکرێن انشاءله ئەگەر یەکێک ناوی لە حەج دەربچێت و پارەی تەسلیم کردبێت 4 میلیۆن و 200 هزار ئایا زکاتی ئیمساڵی لێ دەردەکات پارەکەی تەسلیم کردووە یەکە تەسلیمت کردو خۆ پارەی تۆ نییە براگیان تەسلیمت کردووە کۆتایی هات مڵکی تۆ نییە ئێستا تاوەکو زەکاتی لە دەربکەی ئایا دروستە زەکاتی خۆمان بدەین بە مزگەوت نەخێر براگیان بۆ مزگەوت نابێت کەسێکی تاجر ئیشی جگەرە فرۆشی دەکات زەکات دەردەکە ئایا حرام نییە بۆ ئەو کەسەی زەکاتەکەی وەردەگرێت وەڵاهی لێ وەرمەگرە چونکە جگەرە فرۆشتن حەرامە إن الله طيب لا يقبل إلا طيبا خوا پاک و پاکیش نەبێ وەری ناگرێت فەرمی مامۆستا بەر لە چوار ساڵ من و برادێکم سەد و ده هزارمان دۆزیەوە لە شوێنێک کە کەسی لێ نەبوو ئێمەش دابشمان کرد بەسەر خۆماندا ئایان تاوەمبار دەبین تکایە وەڵام کە کەسی لێ نەبووبێ ئەوە مەرجی یەکەم مەرجی دووەمیش کە خۆت موحتاج بووبیت ئاساییە عافیەتتان بێ کە بێ پێویستیش بووبن لێی بیدەن بە فەقیرێک بە نیەتی خاوەنەکەی ان شاء الله ئەگەر کەسێک زەکاتی سەرفترەی پێ بدرێت لە دەیەمی ڕۆژ دەیەمین ڕۆژی مانجی ڕەمەزان و بە پارەشی پێ بدرێت چی لێ بکات دروستە بۆی نەدەبوایە وەریگری چونکە لە دوو مخالفەی سنەتی تێدا یەکەمیان بە پارە وەرگرتووە دومیشیان لە دەی ڕەمەزان نابێ برام ڕۆژێک یا دوو ڕۆژ پێش مانجی ڕەم پێش ڕۆژی جێژن ئەمما تۆ لە دەی ڕەمەزان وەرگرتووە مخالفەی سنەتە ئەمە جائز نییە براکەی من بۆیە ئەو زەکاتە جێبەجێ نەبووە خاونەکەی دەناسی بیرەوە کە ناشی ناسیت بیکە بە خێر بە نیەتی خاونەکەی